پشتی گرێ لێبڕاو یانی زۆر قەڵەوە و لە گۆشدا سوور بوو ئاران کوێستان دژی زۆزان قاقڕ گەرم و ڕوتەن بێ حاصلات و داهات کڕار کڕار قاقڕ بێگیا و لەوەڕ پەڕ هەڵاویشتن خۆ هەڵاویشتن و هەڵبەز هەڵبەستکردن نەسرەوتن پەڕەم پەڕەم بوون پۆل پۆل بوون دەستبێن دەستبێن دەستبەند ئەو شتەی دەستی ماڵاتی پێدەبەستم تۆرەمە بەرە نەسل بنەچەکە تۆرە ئاماڵ مەیلە و ئاماڵ سپی مەیلە و سپی زەنگە ساعید لە ئانیشکەوە تا دەست لە ئەژنەوە تا پێ تەنگە ئەو قایشەی کە بە بەرزگی ئەسب داهاتووە بۆ ڕاگرتنی زین و باهاتن ئامادەبوون بۆ جوود بوون وەفاڵ هاتن باگرتن جووت بوون لە بادچوونەوە بەسەرچوونی دەورەی وەبا هاتن زیانی خورۆ ماڵاتێک کە دەچێتە نێو حاسڵ و زیانی دەکا ژیوەڵە خڕوخۆڵ و لەسەر حاڵ بژاوە وەکەی فاتوو سون و سون هاتنەوە بلوغ بوون ڕابردنی ساڵێک لە تەمەن بۆ تاژی و سەگ خەرت تاجی دوو ساڵە بۆ بەران بۆ قەلەمونیش دەکار دەکرێت شەک تاجی یەک ساڵە نۆرەک نۆرە ناکە ناگاتێ خەزاڵ ڕەش و زەرد تاڵە تووشی مەیلە و ڕەش شڵە خاڵخاڵ و پنۆک پنۆک قەزوانی قاوەیی مەیلە و سپی بازوو تاجیەکی ڕەش دەگوترێ کە خەتێکی سپی بە بەرزگی یا پشتیدا هاتبێ یان بە پێچەوانە سپی بێ و خەتی ڕەشی هەبێ بۆسقاجی هەر ڕەنگێکی تێرە لەگەڵ سپی ڕەش بەڵک ڕەش و سپی سوور بەڵک سوور و سپی شین بەڵک شین و سپی لوراندن سەگ لە کاتی ترس و تاریکە شەودا دەلورێنێ نوڕاندن پاش لێدان و هەڵبڕین دەنوڕێنێ یا دەقروسکێنێ قوڕاندن پاش لێدان و هەڵبڕین دەقوڕێنێ نوزاندن پاشلێدان و هەڵبڕین دەنوزێنێ مراندن، سەگ کە هەڕەشە بکات ددان نیشان دەدا و دەمڕێنێ. ناسکاندن، تاژی پێشەوەی بچێتە ڕا و لە خۆشیان دەناسکێنێ. تێ، ئازا، زوو، بەلە زوو نەبەز، بەلە زوو بەز. تیژ، توند و ئازا. پەل، تەنک، کەم ئاو، دەفرێکی قووڵایی کەم بێ. پەلەدار، لقی تیژ، لقی شکاو یا بڕاو کە زۆر تیژە. یا بڕاو کە زۆر تیژە. ڕەشکۆژ، تاجییەک لە شێوەرد و ڕەشایی بکوژرێ و بگاتێ. کە ڕیزە پێستی تەنکی نێوان زگ و ڕان سوور نێری کێوی بەرەگە کەمین لای خوارەوە بەرەگە گرتن کەمین گرتن لەو جێگایەی ڕاویان ڕاو یا دوژمن پێیدا تێدەپەڕێ بەرەگە نانەوە بەرەگە گرتن تێڕەگ باسک وارش دیواری وشکە بەردی دەوری چاک یا باغ و حەوز و کانی کێوماڵ سەفلێدان و گەڕانی هەموو کێو شاخ بۆ تەقاندنی ڕاو ڕاستکردنی ڕاو بە تەقاندن و دەورەدان و ڕێککەوتنی تاژی کەروێش دەکەوێتە ڕێبازێکی ڕاست و ناتوانێت خۆبشارێتەوە گێڕی لە خرتک چوون سەبنێسی نەخۆشی سەگ کە ئاوی بە چاویدا دێتە خوار و ڕیپۆق دەکا بۆ چابوونەوەی پیواز و بەنی سووری لە مل دەکەن سوزەنەک نەخۆشی دەستگای تەناسولی تاجی سوزەنەکدار هەمیشە سەری سیرەتی بە دەرەوەێ بێرون جێگای قاقڕ کڕاڕ و بێئاو کەویر پەرەوازە بوون لە خەم ڕستن گەورە بوون سەر ڕاو و لای سەرووی جێگەی ڕاو بە ڕاو لای ژێرووی جێگەی ڕاو فەرهەنگۆک بۆ تەواوی کتێبەکە جگە لە وتاری ڕاوەتاژی ئەمپا جووتبەندە ماڵێک لە گوند کە جووت و گاو مەڕوماڵات و سامانی باشی هەبێ هاوپیشە هاوپلە ئادار بەسەر پادارەوە نەمان تێک ڕوخان کەرکوت و نابوون ئەنگران دەوڵەمەند بوون زۆر دەوڵەمەند بوون ئەستەم دژوار حاسێ حەستەم سەخت ئەسکەملە بندەستە شێر و خەت بەرزیلان ئێرەی پێبردن بەخیلی بە ماڵ و سامانی خەڵک بردن حەسوودی بالۆرە چەشنی گۆرانیەک کە زۆرتر لە چیا و لە مەزرا کچ و کوڕ دەیڵێن و پڕهاوێژی پێدەکەن باڵەکە و بە کەوکردنی گەنم لەسەر خەرمان کە و بێژنگێکی کون زلە و گەنم و چەوەڵ لێک زیا دەکاتەوە باڕە زاراوەیە کە جووتێر دەکاری دێنێ بۆ دەنگدانی گاجووت یا کەڵ باز و بڕست ڕێگەی هەڵاتن و دەرچوون بازەبەرانە بازدەبەران دوای حەوتووی ڕەشەمە بای وادە بای وعدە بەو بایە دەگوترێ کە پێش نەورۆز دێ و بەفر و سەهۆڵ دەتوێنێتەوە بیرون چۆڵ و دەشت بەردەبێر بەردێ کە شوان لەسەری دادەنیشێ و مێ بۆ دۆشەر دەگرێت بەرەمەشکە ئەو ڕۆنکەرەیە کە لە ژاندنی مەشکە دەست دەکەوێت بەرتیل ڕیشوەت بەاز بەاز ئەو دەفتەرە کە شعری جۆراوجۆری تێدا دەنووسراوە بەرخی بابم کوڕی بابم زاراوەیەکە کە خیتاب و بانکردنی خۆشەویستانە دەگەێنێ بڵح هەرزە و جڵف ئاکاری ناپەسەند بنۆز هۆ هەگەر عیلت بگرە بەردە هەراهوریا تێکەولێکە ڕێکەوتن و گرتن و بەردان بووکنی بووکنچی ئەوانەی دەچن بووک بێنن بۆ ماڵی زاوە بیبی جان خانم بووکێک کە بە فێڵی خاوەنەکەی هەڵدەپەڕێ ڕیزە بووکێک عروسەک کە یەکێک بە ئاهەنگ هەڵی دەپەڕاندن پارا و تێراوکردنی توتن و بێستان پڕکردنی دێراو لە ئاو پاڵێنان کاتی مەڕدۆشینی ئێواران پەز مەڕ زووی بەفر ڕونووی باریک و درێژی بەفر کە بارستەکەی زۆر نییە پەسێو سووچ قوژبن کەلێن پەڕبازی باڵە پڕژە چەتر هەنگاوتنی باڵندە تان و پۆ ڕایەڵ و تێوەدانی تەون تان و پۆی لەسەری سپی بووە یانی مووی سپی دەسەری کەوتووە سەری دەنکە دەنکە سپی بووە تاوڵ چادر ڕەشماڵ کۆن توێژاڵک توێژ توێخ تەنکەیەک کە بەسەر شتێک شابێت تەرت تەلان جێگای هەوراز تەقڵە جلیت جەرگ بە کوچکەوەدان بەڵا بەسەرهێنان زەرەر و زیان پێگەیاندن و کەس و کار لە کەسێک کوشتن تا زێدار کردن جەمام ڕقبوون و هەڵمسانی ئەندام کوترانی ئەندام جمک ماستی جمک ماستێک کە ڕۆژێک مابێتەوە و ساربوو بێتەوە دەڵێن ماستی جمک باشتر دەژێ و ڕۆنی زۆرتر دەکەوێتێ جلیت دارە دەستێکە بچکۆڵە بۆ گەمەی سوارکارەکان چەختی زۆرزان و حازر جواب قەرەچەناغ دمهراش و کەڵک باس چەپی دەبەر فلان و سدانیە یانی لەو نامێنێتەوە بەرامبەری ئەو ڕادەوەستێ بەقەدەر ئەو گرنگە چەرمی چۆلەکە مەبەست بەرتەسکی و تەنگەبەری دنیاد لێکردمە چەرمە چۆلەکە یانی هیچ ئومێد و هیوات بۆ نەهێشتمەوە سنگەکڕە سنگگیرکردن و بە زەحمە سەرکەوتن و ڕۆیشتن سڵکن دەوڵەمەند دەوڵەمەندی پیس و لەچەر دەوڵەمەندێک کە دەوڵەمەندی پێوە دیار نەبێت سێشتانگا و ئاودانی مەڕ لە نێوان بەیان و نیوەڕۆدا حیلانە نەوعێک هەڵپەڕکێی مناڵانە بە تایبەتی کچانە خەتەنە جووتێر بەو بانکردە گادەگێڕێتەوە سەرخەت خەزوبەز ژنی قەڵەوی سوور و سپی خواردنی چەور و قەڵەو خڕ سۆڵ لەگەڵ بەتاڵ بیابانی خڕ و بەتاڵ خوڕ خوڕێن ئاوی بەتەوژم خۆڕسک خۆڕوا و دەستکردی خوا دروست نەکراو خوزە حەشارگەی کەروێشک لە ناو بەفردا خونا و شەونم پریشکە بارانی زۆر ورد و لەسەر خۆ داماڵان هاتنەدەری پێست و ڕووپۆش و لیباس وەک دەڵێ پێستی دەستم داماڵاو دەبنەوە بڕ لە بنەوە بڕ کەسێک کە لە بنەوە فێڵبازە و بەڕواڵەت دۆست و لایەنگرە دەستبێن ڕستەی قۆڵی شوان کە شەو سەرێکی دەملی سەرگەلە دەخا دەوار بوار دەسرازە ئەو بەندە پان و درێژەی لە ئاوریشم و بەنی ڕەنگاوڕەنگ دروست دەکرێ و کۆرپەی پێ لە لانک شەکەت دەدەن شەتەک دەدەن دەست ڕەکێواندان وە چیا دەکەی وە شاخان دەکەوێ شێت دەبێ سەرکێش دەبێ دەست لەوەڕ مەڕ و ماڵاتی کز بەجوێ لە جێگای خۆش لەوە ڕاندن دڵم لە مستێدایە دڵ لە مزدابوون نیگەران بوون دڵە خورپە و نیگەرانی دڵم سوارە دیلبیلان زمان بزان حازر جواب چەنەوەڕ ئەم وشەیە تورکیە دیل زمان بیلان بزان دێت خوشکی گەورە پورە دین شێت و سەوداسەر دێر دەوی و جێگای عیبادەتی خاچپەرستان دنەدان پاڵپێوەنان بۆ ئەنجامدانی کارێک هاندان دووقاین کردن دۆژەنگ دار دۆژەنگ دارێک کە دەخرێتە ناو لۆلەپی مەشکە ڕکە قەفەس هەورازی ئەستەم ڕەوکەوان کەسێک کە ئاگاداری ڕەوەی ئەسپ و ماین دەکا ڕژد هەورازی کوور هەورازێ کە بە دژواری لێی سەر دەکەون زاوماک مەڕ و بەرخ و بزن و کاریلەی تێکەڵاو زەند نێوان جومگە و ئانیشک قوڵەدار زەنوێر جێگای بڵندی خۆش ئاو و هەوا زێ چەم ڕووبار ژاوە ژاوە زەنا زەنا دەنگە دەنگ هەرا هوریا ژاوە هاتن دەنگ و سەدا لێ هاتن جێگەیەک کە زەنا زەنای زۆر بێ ژیوەلە وەخۆ کەوتن بوژەلە و بوژاوە جنێ و پێدان قسەی سوک پێ گوتن شورت و شۆ دەرهێنان شورت و شۆ شوتن ئابڕوو بردن شەوێن لە وەڕاندن و ئاودانی مەڕ بە شەو شیوە خوار پارووی زیادی بە مەڕ و ماڵاتی لاوازدان بە شەو فاتە بۆر جۆرە کاڵەکێکی خڕ و گەورەی بۆرە فرچک ژەک فەرموودان بانگهێشتن بۆ هاتنە ژوور تەعاروفی ناوماڵ تەعاروفی هاتنە ناوماڵ قاقڕ ئیشکارۆ دەشت و دەری بێلەوەڕ و بێگیا کڕاڵ کڕاڵ قەوغا پڕ پڕ حەشامەت قەیرە کچ کچی تەمەن زۆر پیرە کچ کچێک کە لە وەختی شووکردنی هێندێک تێپەڕی بێت کاکی بە کاکی بێسەروبن پان و بەرین کالیار ترێزووی بێت و گفت و گۆ ماندوێتی شەکەتی کڕار قاقڕ بێگیا و ڕۆک کاڵە مستێن جۆرە گەمەیەکە وەک جۆرابێن بەڵام بە کاڵە و ناومستدا کەڵیشە شەویلاگە شەیتان چوون دەکەڵیشەوە ینی بە قسەی کەسنەکردن لەسەر قسەی خۆسووربوون دیارە قسەیەکی خراپ چوون دە کڵێشەی کەسێک دنەدان بۆ کاری خراپ هاندان بۆ خراپە گەشا و کەشا و ئاودانی زەوی بۆ ئەوەی بکێڵڕێ و تۆوی پیا بچێنرێ تا سەوز دەبێ کەمایەسی کەموکورتی ناتەواوی کەرتک کرتک چەند سەر مەڕوبزن پێکەوە کوژەکە قۆپچەیەکی شینە بۆ جوانی ئەدروێ بەسەر شانی مناڵە کوندە دەرککردن هەراسانکردن زۆر دووپاتکردنەوەی قسەیەک یا ویستێک زۆر پێکوتن کێل گردن گردن کێل گردن بەرز ئافرەتی مل درێژ کۆتەڵ جلوبەرگی بەدارداکراوی مردوو کۆتەڵ ڕازانەوە پیاوی بەناوبانگ کە دەمرد جلوبەرگ و چەک و چۆڵەکەیان سواری ئەسپەکەی دەکرد و دەیان ڕازاندەوە بۆ ماتەم و پێهەڵاگوتن و شینگێڕان دارێکیان وەکو خاترێک دەدا و جلوبەرگی کابرای مردویان دەبەردەکرد و ئەسکۆیەکیان دەکرد بەسەری و پێچ و کڵاوەکەیان لەسەر دەنا و سواری ئەسپێکیان دەکرد و و پێش خۆیان دەدا و چەند ژن و پیا و شینیان بۆ دەگێڕا و پێیان هەڵدەگوت گابەرد بەردی زۆر گەورە زنار گەڕەلاوژ وتنی گۆرانی لە مەجلیسدا بە نۆبە گەزارە درێسۆکە درێسوکە گەوە ڕێگای پێچاوپێچ لە شاخە گفت و لفت دەم و ڕاوێژ شێوەی قسەکردن گێژە و گەنم و جۆ گێژە و کردم خول پێدان لە بێژنگدا بۆ جوێکردنەوەی تەوەڵ لە دەغڵودان گۆترە بێ لێکدانەوە لە خۆڕا لە خۆوە گوڕم زەڕبە زەڕبەلێدان زەبر پاڵەپەستۆدانی بە زەبر گوڕم لە مەشکەدان لە بیردان ڕیزکردنی مەڕ بۆ شیر لێ دۆشین لابێر کەسێک کە یاریدەی بێری دەکا بۆ مەڕدۆشین لاپاڵ قەدی شاخ و گرت لا ترەبەستن سەرنگرێدان بەلایەکدا کەوتن لاترە جوڵانەوەی ئەو مەودایە کە کەسێک پێش ئەوەی بکەوێ بە لارەلار دەی پێوێ خوارە گێڕەی پێشکەوتنە لرفدان هەڵلووشین بە هەڕەمە خواردن و قوددان لوت داژەنین مانگرتن تووڕەبوون و زیز بوون مانگی شەرمێ یەکەم مانگی شووکردن کە ژن پێی شەرمە لە ماڵ بێتە دەرێ و بچێتەوە ماڵی بابی ملانە زۆرەوانی مێچکە بەرخێک کە بێدایک بێ یان دایشی پێی تێر نەبێ مێچکەی پێ دەڵێن میژاندن فێرە شیر خواردنکردنی بەرخ نەبان زیز نێری کێش و پێش مێگەلدانی دوو یا سێ نێر و بزن هاوێر لێک زیاکردنەوە هەڵاواردنی بێچوو لە دایک هەرسی و پەرچی هەرز و مەرز تێکەڵ و پێکەڵ کەس بە کەس نەبوون شێواوی هەڵینا جوتێر لە سەری هێڵ خەت کە پاشباڕەی هەڵدێنا بە گاجوتی دەگوت هۆ وەرەوە سەری خەتێ بابم بە قوربانت بێ جوتێر دەبادانەوەی جودا بۆ سەر هێڵێکی تازە بە گاجوتەکانی دەگوت یەکاو شەت چۆمێکی گەورە کە لە یەکگرتنەوەی چەند چۆمان پێکهات بێت سوپاس و ڕێزی زۆرم هەیە بۆ بەڕێز کاک ئەحمەدی قازی کە فەرهەنگۆکی بۆ ئەم کتێبە نووسی و تەرتیبی مەطلبەکانی دیاری کرد دووهەم بەڕێز کاک فەتاحی ئەمیری پێشەکی بۆ نووسی سێهەم بەڕێز کاک مارف ئاغایی کاری ویراستاری و ئەستۆ گرت و خۆی پێوە ماندوو کرد سەڵاحەدین شەیخولئیسلامی موکری لێرەدا پەرتووکی چەپکێ گوڵ چەپکێ نێرگزی مامۆستای بەرز هێمنی موکریانی کۆتایی هات ڕێکەوتی چواردەی دوانزەی 2002 زین خوێندنەوەی براتان زیاد حەمید ئامادەکردنی هاوڕێ کاوە حەسەن